لدور هاتوم جشن بكون ججنی نوروزی کرد بکەم تر تر بانی نرگز بکەم شای خیلان بکن لره یکی هزار دورم با اودی و شار شاد بم به ساز و سو با موسیقای چمی بخو پر پراشم بارم balak Bozirmay pev dangi zurna Pırpıroşim Boraj Bozer Bozirmay pev dangi zurna نیاز ما بود زود دست برم نیاز ما زود دست برم لو بزمدم پیها گرم لو بزمدم بێزوم دەکرد بە خەندایە بۆم لەولە ماچ کردنێ وای هاوار تۆ لەکوێ بووی بەڕای هاتی دەست لە گردنێ بەڕاستی دەست لە گردنێ هەر لە شارە زوور تێپەڕیم زۆر پەشوەکان هەناو نەما ئەژنۆشکە درست نما لە خوا شاخەوە گرمەها دۆ کەڵێکی نارنجی هات پێشنیوە ڕۆ ڕۆژ ئاوا بوو ڕۆژ ئاوا بوو ڕۆژ ئاوا بوو زۆر لودي وظلم نزيق بامو هرلا شيا ليلى شيا دا لا شيا هەر گوڵاڵەیە و من خوار دەکات هەر نێرگزە و بۆ کرۆز دەکات هەر سەوزەیە و ڕژ دەبێ هەرکانیە و وشێک دەبێت هەرکانیە و وشێ دەبێت خۆرپە و مناڵ پیاوی پیر کیژۆڵە و کیژ و دایکی پیر دەست لە ملن ڕاکشاون هەزارانن کشە پاش لە خۆدان فرمێز ڕشتن بە قوڵی ڕوانیمە ئاسمان بۆ یەک گوشە لەگەڵ یازدان کەی دەسێنی تۆڵی کوردان بۆ یەک موشە لەگەڵ یەزدان کەی دەسێنی تۆڵی کوردان